ماڵەکەی خۆیدا بەسەر میوانانی ماڵەکەی بەسەر تەواوی خەڵک و خاکی مسوڵمانی کوردستان و تەواوی خەڵکی جیهانی ئیسلامیدا لە پەروەردگار داواکارم نوێژی جومعە و بەشداریمان بکا بە کەفاراتی هەڵە و گوناه و کەمتەرخەمی نێوانی ئەم دوو جومعەیەمان بەردەوامین لە خزمەت زنجیرە وتاری هموم الشباب هەموو غەمی گەنجان بەردەوامین لە خزمەت قەضایا الشباب باس و خواس و ئەو بابەتە گرنگانەی کە پەیوەستن بە گەنجەوە چونکە قورئان وەک کەلامی رب العالمین زۆر گرنگی بە گەنج و بە باس و خواسی گەنج داوە بە نمونە خوای پەروەردگار کاتێک باسی سەید و ناموسا دەکات دەفەرموێت، فما آمن لموسی الا ذریە من قومه، دەفەرموێت، ئیمانی نەهێنا بە موسی الا ذریە، ئیمام ابن کثیر دەفەرموێت، ئەی هم الشباب، واتە گەنجەکان تەنها ئیمانیان پێهێنا، بۆ؟ چونکە تەنها گەنجان بوون علی خوف من فرعون، وملئه، ترسی فیرعەون و دەست و دایەرەی فیرعەون لە دڵیاندا جێگیر نەبوو وایان لێ بکات واز لە ئیمان هێنان بە موسا و بە ڕیسالەی موسا بێنن، کەواتە گەنجان ڕەمزی قووەتن. پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم لە فەرموودەیەکدا دەفەرموێت، عجبت اللە من شاب لیس له صبوە، دەفەرمێ جێگای تێڕامانە، عجبت اللە یعنی ان یرضاه اللە من شاب، پەروەردگار ڕازییە لە گەنجێک چی نەبێت صبوە، یعنی طیش و جهالە، بە مانای ئەوەی کە دڵەڕاوکێوس ئەوەی نییە دوو دڵ بێ یەک بڕیارە، چونکە گەنج خوای پەروەردگار لە قورئانا کە باسی دەکا دەفەرمێت، اللە الذی خلقکم من ضعف، ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشیبا پەروەردگار سەرنجی هەموان ڕادەکێشێ و دەفەرمێت ئێوەم دروست کردووە لە قۆناغی سەرەتادا ئێوە زۆر لاواز بوون ضعف کە قۆناغی دروستبوونمانە لە ڕەحمی دایکماندا قۆناغی هاتنە دنیامانە کە دەبێ هەموو شتێک دەستمان بگیرێ و فێر بکرێین دانمان نییە توانای خۆپاراستنمان نییە بەڵام ڕەب العالمین باس لە قۆناغێک دەکا لە تەمەنی مرۆڤدا سەرەتەکای سەرەتاکەی لاوازی کۆتاییەکەی پیربوون و لاوازی و لەسەر قاچی خۆڕانەوەستان بەڵام لە نێوانی دوو لاوازیدا خوای پەروەردگار باسی قوتمان بۆ دەکات بۆ بۆیە زانایان لە بواری قیرائات و خوێندنەوەی قورئاندا دەفەرموون الله الذي خلقكم من ضعف هندێکیان دەیخوێندنەوە بە ضعف واتە بە فتحە هندێکیان دەیخوێندنەوە بە ضمە واتە الله الذي خلقكم من ضعف واتە ئەی مرۆڤ لە قۆناخێک لە قۆناغەکانی تەمەنتانا ضعف لە جە ڕووی جەسەدیەوە لاوازن لە قۆناغێک لە قۆناغەکانی تەمەنتانا لە ڕووی عەقلیەوە لاوازن بەڵام ئەوەی هەم لە ڕووی جەسەدەوە هەم لە ڕووی عەقڵەوە کامڵ و بەتوانایە بریتیە لە قۆناغ و لە تەمەنی گەنجێتی کەواتە گەنج نابێ لاوازی، دەستەوسانی، زەلیلی، فەقیری قبوڵ بکات. چونکە رب العالمین وای بڕیار داوە لە نێوانی دوو لاوازیدا قوت هەیە لە عەقڵا قوت هەیە لە بڕیاردانا قوت هەیە لە جسم و لە توانا و لە کارکردنا بۆیە مسلمانانی ئازیز لە زنجیرەی دووەمدا پەیامی ئێمە بە زمانی کوردی شیرینەوە لە میحرابی رسول اللە وە صلی اللە تعالی علیه و سلم بۆ میللەتی کوردی موسڵمان بە گشتی و بە تایبەت گەنجانی ئوممەتی رسول اللە بریتیە لەوەی کە دەستی گەنجان دەگرین پێتان دەڵێین کەیف ئەترک المعصیە عینوانی خوتبەکەمان بریتیە لەوەی دوای ئەوەی کە خۆمان ناسی دوای ئەوەی کە باسمان کرد بۆ باسی گەنجان دەکەین، ئێستە کاتی ئەوەیە کە گرفتێک لە گرفتە گەورەکانی بەردەم گەنجان بریتییە لە مەعسییەت، لە گوناه، لە تاوان. لەمە گرنگتر ئەوەیە کە نازانێ چۆن دەستبەرداری گوناه و تاوان بێت، چۆن کۆڵ بات، چۆن واز بێنێ لە گوناه و لە تاوان، چۆن گوناه و تاوان نەیخوات ژیانی نەسووتێنێ. بەڵێ موسوڵمانانی ئازیز! هەڕەشە مەترسییەکی زۆر گەورەیە گوناه و تاوان لە هەمووان بەڵام بە تایبەت لە گەنجان پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم ئاماژە دەدات بۆ گەنجی وشیار ئاماژە دەدات بە ئومەتی وشیار و دەفەرمێت إذا سرتك حسنتك وساءتك سيئتك فأنت مؤمن هەر کاتێک لە چاکەکاریەکاندا دڵت خۆش بوو یانی لە ئەنجامدانی دینداری و خواناسیدا شانازیت بە ئیسلامەوە کرد، بە نوێژەوە کرد، بە عیبادەتەوە کرد، لە بەرامبەر گوناه و تاواندا لۆمەی خۆت کرد، ئەوا تۆ دڵنیابە تۆ ئیمانداری، دڵنیابە تۆ لەسەر سکەی بەندایەتیت. بۆیە دەبینین گەنجان لە دەوری پێغەمبەردا صلی اللە تعالی علیه وسلم چۆن سەیری گوناه و تاوانیانەکرد، ئەفەرموون، ئێمە هەمیشە و هەردەم وامان دەزانی لە بەردەم بەردێکداین مەترسی کەوتنی لەسەرە، لە بەردەم شاخێکداین ترسی ئەوەی هەیە بڕوخێ بەسەرمانا، ئاوها سەیری گوناهمان ئەکرد، دەترساین کۆڵی گوناه و تاوان بە کۆڵمانەوە بێ، مەرگ یەخەمان پێ بگرێ و بگەڕێینەوە بەلای خوای پەروەردگار، بەڵام گەنجی دوور لە ئیمان و لە ئیسلام و لە مزگەوت وا دەزانێ مێشێک چۆن بە لای لووتیایە ئاوا زۆر بە ئاسانی لای دەبات ئاوا سەیری گوناه و تاوان ئەکات کاتێک دەچینە خزمەتی ژیان نامەی رسول اللە صلی اللە تعالی علیه وسلم بە دەیان مەشهەد و رووداو دەبینین کە گەنجان هاتوون بۆ لای پێغەمبەری ئازیز ئەهلەکت یا رسول اللە بە هیلاکا چووم فریام کەوە ئەی پێغەمبەری خوا چ بووە ئەی گەنج تووشی گوناهی چاو بووم، تووشی گوناهی تێکەڵاوی بووم، تووشی گوناهی خراپەکاری دایک و باوک بووم، تووشی تێکەڵاوی بووم لەگەڵ ئافرەتێک، بۆیە پێغەمبەری ئازیز صلی اللە تعالی علیه و سلم ئوممەتەکەی ئاوا وشیار کردبۆوە، گەنجانی بە تایبەتی وا وشیار کردبۆوە کە لەگەڵ گوناهدا ئاوا مامەڵە بکەن ئەمین نەبن لە گوناه و لە تاوانەکانیان. گەنجێک بە ناوی ثابتی کوڕی قەیسی ئەنساری ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ هات بۆ لای پێغەمبەری ئازیز سەیری کە گەنجان چەند وشیار بوون موسڵمانان لەم وشیاریەوە ئەم پەیامە گرنگە دەدەم بە گەنجان نابێ گەنج وا بزانێ دەرد و بەڵایەک هەیە دەوا و عیلاجی نییە نابێ گەنج پرسیار نەکا چونکە ئەگەر سەحابە پرسیاریان نەکردایە بەو گوناه و تاوانەوە دەمانەوە ئەی پێغەمبەری ئازیز خوای پەروەردگار ئەفەرمێ ئەو کەسانەی کە مەدحیان پێ خۆشە لای خوای پەروەردگار خۆشەویست نین ئەو کەسانەی کە گرنگی بە جوانی و بە ڕوخسار و بە مەدەدەن خوای پەروەردگار لۆمەیان دەکات ئەو کەسانەی کە دەنگیان بەرزە خوای پەروەردگارە فەرمێ کردارەکانیان بەتاڵە بێتەوە دەنگ بەسەر ئایاتی رب العالمین و بەسەر سوننەتی رسول اللە دا بەرز بکەنەوە ئەی چی بکەم ئەی پێغەمبەری ئازیز دەنگم بەرزە رەنگم جوانە حەزم لە پۆشاکی جوانە پێم خۆشە مەدح بکرێم لەسەر کردارە چاکەکانم پێغەمبەری ئازیز فەرمووی یا ثابت ان شاء اللە تۆ یەکێکی لەو کەسانەی دەژیت بە بەختەوەری و بە کامەرانی دەمریت بە شەهیدی بەهەشتیش بۆ تۆیە. یانی ئەم گەنجە دەیەوێ بزانێ ئایا پۆشینی پۆشاک تووشی گوناه و تاوانی دەکات؟ نەخێر! ئایا بۆ خۆی تەبعی وایە دەنگی بەرزە دەبێتە مایەی ئەوەی کە دەنگ بەرزیەکەی ئەعمالەکانی بەتاڵ بکاتەوە؟ سەیری وشیاری گەنج بکەن، گەنجانی کوردی موسڵمانم ئاوها پرسیاریان کردووە، ئاوها لە خزمەتی پێغەمبەردا بوون. ڕۆژێ گەنجێکی مسوڵمان داخوازی و ئاه و داخی گوناهی زۆری خۆی دەکا بە پرسیارێ و دەینووسێ بۆ مسوڵمانێک بۆ شێخێک بۆ عالمێک شێخەکەش لە وەڵامدا دەیکا بە کتێبێک و ئێستا بۆ ئاسایشی ڕۆحمان ئەو کتێبە چەندین ناوی هەیە الداء والدواء دەردەکانمان دەوا و شیفا و عیلاجی نەخۆشی و مەعسیەت و گوناه و تاوانەکانمان. بۆیە گەنجی مسوڵمانم بگەڕێ بە دوای ئاسایشی ڕۆحتا، ئاسایشت دەست ناکەوێ بێ ژیان لە ژێر تاعەت و عیبادەتی ڕەب العالەمینا، چونکە گوناه و مەعسیەت ئەمن و ئیستیقراری دڵمان، مێشکمان، ماڵمان، خەومان، خواردنمان، جەسەدمان، هیچ ئەندامێکمان ناهێڵێت. لە ڕوانگەی ئەو کتێبەوە چارەسەر بۆ ئەوەی چۆن واز لە گوناه و تاوان بێنین بە گشتی بە تایبەتی گەنجان دەچینە خزمەتی ئەم چوار عیلاجە عیلاجی یەکەم گەر بتەوێ لە عسیان و لە گوناه و لە تاوانا نەژیت دەست بەرە بۆ قورئان بچۆرە خزمەتی قورئان کام قورئان او قرآني كرب العالمين دفرمي وننزل من القرآن ما هو شفاء بۆیە موسڵمانانی ئازیز، گەنجانی ئوممەتی ڕەسول اللە ناکرێ شەو و ڕۆژ لە خزمەتی قورئان بەسەرمانا تێپەرو لە خزمەتی قورئانا نەبین، چۆن لە گوناه و تاوانا ناژیت گەر قورئان نەکەیتەوەو نەچیتە خزمەتی کەلامی ڕەب العالمین، دامەبڕێن لە قورئان گەر دەتانەوێ دەستبەرداری گوناه و تاوان بن. عیلاجی دووەم بریتییە لە دوعا، نزا، پاڕانەوە. موسڵمانانی بەڕێز! گەنجانی ئازیز بە قوت و هێز تانە نازی چونکە ئێمە هەرچەند دەوڵەمەند بین هەرچەند لەش ساغ بین بەڵام ئێمە هەر هەموومان فەقیرین والله الغنی و انتم الفقراء لە بەرامبەر رب العالمین هەمیشە فەقیرین هەر کەس و هەر تەمەنێکمان هەبێ بۆیە باشترین ڕێگای فەقیری بریتیە لە دوعا و لە نزا و لە پاڕانەوە گەنجی بەڕێزم الدعاء سلاح المؤمن چەکی باوەڕدارانە، لیس شیء اکرم علی اللە من الدعاء هیچ شتێک لای رب العالمین ڕێزدارتر نییە لە دۆعا، خوای پەروەردگار عەبدێکی خۆشەوێ، گەنجێکی خۆشەوێ، ان اللە یحب الملحین فی الدعاء ئیلحاح بکە، ئیسرار بکە، کۆڵ مەدە، زۆر داوا بکە لە رب العالمین، داوای چی بکە؟ اللهم لا تکلنی الی نفسی طرفە عین ئەی گەنج بپاڕێرەوە لە رب العالمین خوایە چاوم هێزی چاوم بخەرە خزمەتی ئیسلام و قورئانەوە هێزی گوێیەکانم هێزی ئەژنۆم هێزی دڵم هێزی عەقڵم هێزی هەموو بازوەکانم یا رب العالمین ئەی گەنجی ئازیز ئاگات لە مەرکەزی قەرار بێ قەرار مشکیلە و گرفتی سەرەکی هەموان بە تایبەتی گەنجان ئەوەیە نازانێ بڕیار با نازانین مەرکەزی قەرار لە کوێیە لە کەللەی سەرمانایە بۆیە پێخەمبەری ئازیز صلی اللە تعالی علیه و سلم دەیفەرموو چی دەیفەرموو ناصیەتی بیدیک پەروەردگارا ناسیە چیە پێشی سەرمانە ناسیە چیە مەرکەزی قەرارە بۆ پێغمبەری ئازی نەیدە فەرموو دڵم بەدەستی تۆیە ئێ خۆ دڵیش بەدەستی رب العالمینە بۆ نەیدە فەرموو روخسارم چونکە مەرکەزی قەرار ئێرەیە نێوچەوانی ئینسان گەر دۆعای تیا نەبوو گەر خشوع و خضوع و زەلیلی تیا نەبوو گەر تەسلیم بوون و چاوبڕینە رب رب رحمی رب العالمینی تیا نەبێ ناتوانی دەستبەرداری مەعسیەت و گوناه و تاوان بی ئەی گەنجی کوردی مسوڵمانم بۆیە ئاگات لە دوعا بێ، دڵنیابە لەوەی کە پێغەمبەری ئازیز هەموو ڕۆژەی فەرموو پەروەردگارا یەک چاو تروکان نەمدەیتە دەست خۆم، خودایە من خۆم پێ ناپارێزرێ خوای پەروەردگار بمپارێزە، متعنا اللهم باسماعنا وابصارنا وقواتنا ابدا ما احییتنا، پەروەردگارە هەموو ئەندامەکانم، کەواتە ئەی گەنجی برام گەر دەتەوێ لە عیسیان و گوناه و تاوان بەدوور بی عیلاجی دووەم ئاگاداری دۆعاکانت بە عیلاجی سێیەم علم و زانست و زانیاری بأضرار الذنوب والمعاصی العلم بأضرار الذنوب والمعاصی زانستت هەبێ علمت هەبێ سەرنجامی گوناه و تاوان یەکسانە بەچی ئایا دەزانی گوناه و تاوان بۆ کوێت دەبات ئەی گەنجی مسوڵمانم ئایا دەزانی ئەگەر ئاوێک ژەهراوی بێ بیخۆینەوە چیمان لێ دێ؟ خواردنێک، عیلاجێک، ژەهراوی بێ جەستەمان چی بەسەر دێ؟ ئەی دەزانن گوناه و مەعسیەت و تاوان دڵمان ڕەق ئەکات؟ ئەی دەزانن عەقڵمان ژەنگاوی دەکات؟ ئەی دەزانن لەززەتی عیبادەت لە دڵمانا هەڵدەگرێ، ئەیدەزانن حەیا و حورمەتمان لای رب العالمین بە عیبادەتەوەیە، مەعسیەت ئەرزشمان لای رب العالمین نایەڵێ، ئەیدەزانن لای رب العالمین قیمەت و بەهای ئێمە دادەبەزێ بەوەی کە کاتێک عیسیان و گوناه و تاوان دەکەین، بۆیە لە دونیادا سەرەنجام و مەترسیەکانی بریتیە لە دڵ مردن، بریتیە لە عەقڵ ڕاوەستان، بریتیە لە ترسان و دڵەڕاوکێ و قەلەقی و نەخۆشی دەروونی، بریتیە لە تەنهایی مانەوە، بریتیە لە نەمانی عیلم، بریتیە لە نەمانی ڕزق، بریتیە لە زۆربوونی زیلزال لە ئەنجامی گوناه و تاوان، ئاوا لە کاتێکدا سەر دەکەینە گوناه و تاوان. گەنجان سەرشتان ڕادەکێشم بۆ یەکێک لە تابعین، گەنجێک کە ئەم ئیسلامە ئەم ئومەتی ئیسلامیە سەرمان پێی بەرزە کە تابیعیە و لەگەڵ هاوەڵاندا ژیاوە ڕەبیعی کوڕی خەثیم ئەم گەنجە خواناسە ڕەب العالەمین جوانیەکی پێ بەخشی بوو بۆ خۆی دەڵێت دەهاتم ناچار بووم لەوەی کە دەموچاوم زۆربەی کات داپۆشم چونکە دەمزانی خەڵکی بەهۆی ڕوخساری منەوە ئافرەتان بەتایبەتی تووشی فیتنە دەبن گەنجێکی دەوڵەمەند و جوان و پێکەوتە بۆیە بازرگانە بێدینەکان خەڵکێکی زۆر پیلان دادەنێن کەواتە ئەی گەنج بزانە زۆرن پیلان گێڕان بۆ تۆ پیلانێکیان بۆ دانا و ئافرەتێکی زۆر جوانی زۆر باغییان هێنا، پێیان وت، هەزار لیرەت پێ دەدەین بچۆ یەک ماچی ڕەبیعی کوڕی خەثیم بکە. وتی، بۆم زیاد بکەن زیناشی لەگەڵا دەکەم. وتیان، بۆت دەکەین بە دە هەزار لیرە، تۆ بچۆ وا بکە لە ڕەبیعی کوڕی خەثیم. ئەڵێ کاتێک ڕۆشتم بۆ لای ڕەبیع سەر سەیر دەکەم لە عیبادەتایە لە سجودایە دەگریێ لەو پەڕی جەوی خۆیدایە دەڵێ وردە وردە جەستەی خۆم ڕووت کرد تا کاتێک سەری بەرز کردەوە و تەواو بوو منی بینی ڕووی تێکردم و وتی ئەی کچی لاو ناترسی ئێستا مەلەکول مەوت گیانت بکێشێ و لەم ساتەدا لەم کاتەدا بەم حاڵەوە ئەی ناترسی مەلائیکەی ئینکیر و مونکیر پرسیارت لێ بکەن تۆ گەنجێتیت تۆ لە چیدا گەڕایتەوە بۆ لای رب العالمین ئەی ناترسی ئەو ساتەت لە یاد نیە لە بەردەمی خوای پەروەردگارا رات وەستێن و ئەم کردارەت بهێنەوە پێش چاو ئەی ناترسی ئەگەر تەوبە نەکەی ئەم کردارە بۆ دۆزەخت دەبات ئەڵێ ئافرەتەکە بە گریانەوە پشتی هەڵکرد و هاتە دەرەوە لە ئافرەتێکی باغیەوە بوو بە ئافرەتێکی عابیدە قائیمە صائیمە بوو بە ئافرەتێکی خواناس لە ئافرەتە ناودارەکان کاتە ئەی گەنجی بەڕێ چی دەتپارێزێ قورئان دوعا کڕوزانەوە، زانینی سەرەنجامی مەترسی گوناه و تاوان. ئەو کاتەی دەتەوێ گوناه و تاوانێ بکەی ئاوا بیر بکەرەوە، ئاوا بە بیری خۆتی بێنەوە، ئاوا خۆت بپارێزە لە گوناه و لە تاوان. بەڵێ کۆتا عیلاج بریتییە لە مەجلیسی عیلم، بریتییە لە مەجلیسی خواناسان، بریتییە لە دانیشتن و لە شوێنی چاکان و پاکان، بریتییە لە ماڵەکانی رب العالمین، بریتییە لە حەلقەی ذیکری قورئان، چونکە مەجلیسی زیکر و مزگەوت و شوێنی ساڵحانە فێری قورئانمان دەکات فێری دوعامان دەکات فێری ئەوەمان دەکات سەرەنجامی گوناه و تاوان چەند مەترسیدارە کەواتە هەموو لایەکمان با دەست بگرین بە نوێژەوە چونکە ئینە الصلاة تەنها عن الفحشاء والمنکر ئێمە نوێژەکانمان زیندوو نین بۆیە لە گوناه و لە تاوان نامانپارێزێ، کەواتە کیف اترک المعصیە، چۆن واز بێنین لە گوناه و لە تاوان ئەگەر بەدیلمان پێ نەبێ؟ ئێمە لەم مینبەرەوە ڕایدەگەیەنین بە پشتیوانی رب العالمین پرۆژەمان هەیە بۆ گەنجانی مزگەوتەکەمان، شارەکەمان، هەرێمەکەمان، پرۆژەمان هەیە پێتان دەڵێین ئەی گەنجان وەرن لەگەڵمانە پێتان دەڵێین گەنج و مزگەوت گەنج و بانگخوازی گەنج و زانست گەنج و هاوسەرگیری گەنج و تۆڕە کۆمەڵایەتیەکان گەنج و مادە هۆشبەرەکان گەنج و دایک و باوک گەنج و دەیان بواری دیکە بە پشیوانی رب العالمین ئێمە پێکەوە وەرن با دەست لە نێو دەست نێین هەتاوەکو بۆستینەوە لە بەرامبەر هەموو گوناه و تاوانەکان پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم مژدەی هەیە بۆ گەنجان ئەو کاتی مەدینە گەنجانی ئوممەتی موسوڵمان گەنجانی میللەتی کوردی موسوڵمان رسول اللە رووتان تێدەکات و دەفەرموێ یەک بە یەکتان ئەفەرموێت احفظوا فروجکم داوێنتان بپارێزن لا تزنو ئاممان زینای چاو زینای تەوقە زینای تێکەڵاوی جەستە بۆ جەستە هەتا زینای گەورە خۆتان بپارێزن مژدەتان پێ دەدا و دەفەرمێ، من حفظ فرجه فله الجنە، هەر گەنجێ داوێنی پاک ڕابگرێ، دڵنیا بێ بەهەشت بۆ ئەو کەسەیە. کەواتە گەنجانی موسوڵمانم با هەموو لایەکمان دەست بە ئیسلامەوە بگرین، دەست بە سوننەتی ڕەسول اللەوە بگرین، چونکە تەنها ئیسلام کەشتی ڕزگارییە، تەنها مزگەوتەکان کەشتی ڕزگارییە، تەنها ئیسلامە گەنجێتیتان دەپارێزێ و سەرتان لێ ناشێوێنێ، هەڵتان نانێ، بە هەڵەتانا نابات، بەڵکو دەتانکا بە خزمەتکاری دین، دەتانکا بە خزمەتکاری ژینی خۆتان، دایک و باوکتان، کۆمەڵگاتان. کەواتە وەرن لەم پرۆژەی هموم الشباب پێکەوە هەتاوەکو ببن بە گەنجانی سەرکردە، ببن بە گەنجانی پێشەنگ، ببن بە گەنجانێک کە چارەسەری ئوممەت لە ئەستۆ بگرن. ئومێدمانە، تەمەنامانە، رب العالمین، عاقیبەتی هەموو گەنجانمان بەخێر گێڕێ خوایە بۆ خاتری اسمی اعظمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت هیدایەتمان بەی یا رب العالمین خوایە گەنجێتیمان بپارێزی لە عیبادەت و لە تاعەتا بۆ تۆ سەرفی بکەین خوایە پەنا دەگرین بە تۆ لە عیسیان و لە تاوان و لە گوناه یا رب العالمین هیدایەتمان بەی لەو کاتەی لەو ساتەی گوناهێ دێتە پێشمان الم تعلم بان اللە یرا بێتە پێشچاومان یارەبی خوایە گەنجانمان پاک داوێن کەی گەنجانمان بە حەیا و بە شەرم کەی یارب العالمین کچانمان بە حەیا و بە شەرم کەی منداڵانمان بپارێزی یارب العالمین خوای پەروەردگار لێت داواکارین شیفای نەخۆشی مسلمانان بەی خوایە گیراوی مسلمانان ئازاد کەی قەرزاری مسلمانانمان بۆ بار کەی یارب العالمین خوایە ئەوەی منداڵی نییە پێی ببەخشی خوایە ئەوەی منداڵی نیە پێی ببەخشی یاوە هاڤ دڵیان خۆش کەی خوایە لە گوناهی من وم جەمعە خۆش بی ڕەحم بە دایک وباوکی هەموو لایەکمان کەی ڕەحم بە مردووانمان کەی ڕەحم بە ماڵ و منداڵمان بکەی خوای پەروەردگار چاومان گوێمان هەموو ئەندامەکانمان دەست پێرین بە تۆ خوایە ئەی ئەو زاتەی سپاردە زایە ناکەی گەنجێتیمان بپارێزە پیرەکانمان بپارێزە کچانمان کوڕانمان منداڵەمان بپارێزە خوایەت ئەوەی دۆستی دین و ژینمانە هیدایەتی بە ئەوەی دژ بە دینمان بە ژینمان بە گەنجمان بە خاکمانە خوایە ڕسوایکەی اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة